بە مانگ کە پڕە بێتەوە لە شەوی چواردەیا. لترکبن طبقا عن طبق. ئێوە ئەی بەرەی ئادەمیزاد لە ژیانتانا و پاش مردنتان سواری کۆڵی چەندین حاڵەتی یەک لە دوای یەکی هەر کامیان وەک ئەوی تریان سەخت و ناڕەحەتە بن وەک مردن و پاش مردن و زیندووبوونەوەی ڕۆژی قیامەت و لێپرسینەوە لە حوزووری خوادا خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە سەدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.